بەڕاستی ئەم کافرانە ئەوەندە دەنگ و باسی ئوممەتانی پێش خۆیانیان لە قورئانا بۆ باس کراوە کەوا چۆن فەرمانی خوا و پێغەمبەرانی خوایان جێبەجێ نەکرد و چۆن خوایش غەزەبی لێ گرتن و بەربادی کردن جۆرێ لە لوت دان و ڕێی خراپە لێ گرتنی تیا بێ بۆ هەر کەسێ لە سزای خوا بترسێ. حکمە بالغە فما تغنی النذر. ئەو دەنگ و باسەی پێشینان کە لە ڕێگای قورئانەوە گەیشتۆتە ئەم کافرانە حیکمەتێکی ئەو تۆیە گەیشتۆتە پایی بەرزی خۆی و لەوە بەولاوە ترساندن و هەڕەشە سودێکی نیە و داد نادا. فتول عنهم یوم یدعو الداع الی شیء نکر. مادەم وایە پشتیان لێ هەڵکە و گوێیان مەدەرێ. ئەو ڕۆژەی کە بانگکەر کە ئیسرافیلی مەئموری مراندن و زیندووکردنەوەی خەڵکە لە ڕۆژی قیامەتا، بانگیان ئەکا بۆ شتێکی ناخۆش و نابەدڵ کە ڕووکردنە مەیدانی مەحشەر و لێپرسینەوەی کردەوەیانە لە دونیادا. کەشتیەکە لە بەرچاوی ئێمە و بە چاودێری ئێمە بە سەر ئاوا ئەڕۆیشت، ئەمەیش پاداشتی ئەو پێغەمبەرە بوو کە ئوممەتەکەی ئینکاریان کرد و باوەڕیان پێ نەکرد و دوای نەکەوتن. ولقد ترکناها آیە فهل من مدکر ئێمە ئەو وشترەیان بۆ ئەنێرین کە داوایان کردووە، بۆ ئەوەی تاقییان بکەینەوە و دەرکەوێ ئاخۆ ڕاست دەکەن ئەگەر بۆمان ناردن ئیمان دێنن؟ جا چاوەڕوان بە و سەبریان لێ بکە بزانە چی ئەکەن و سەرەنجام چۆن ئەبێ. ونبئهم أن الماء قسمة بينهم ئینا ئەرسەلنا عەلەیهم صیحەتە واحیدە فەکانو کەهەشیم المحتەظر. بەڕاستی ئێمە دەنگێکی بەسام و پڕ ترس و لەرزمان ناردە سەریان، ئیتر ئەوانیش بەو دەنگە وەک پلوپوشی وشکەڵاتووی ناو دەستی کەسێکیان لێهات کە بۆ فڕێدانە بەر ئاژەڵی ناو پەچەی ئامادە کردبێ. نجیناهم بسحر. بەڕاستی ئێمە بایەکی توندمان هەڵکردە سەریان بەردی بەسەرا ئەباراندن کەسیان لێ دەرنەچوو تەنها ماڵ و مناڵە موسڵمانەکەی لوط نەبێ لە برە بەیانێکا ڕزگارمان کردن بەڵێ ژنەکەی لوط کە لەگەڵ کافرەکان بوو ئەویش فەوتا وەک لە ئایەتی ترا باسی کراوە. ئەوانیش هەموو نیشانە و بەڵگەکانی ئێمەیان لەسەر پێغەمبەرایەتی موسی و هارون بە درۆ دانا، جا ئێمەیش ئەوانمان بە گرتنی خاوەن عیززەت و توانێک گرت و لەناومان بردن. ئەکوففارکم خەیر من ئولائیکم ئەم لەکم بەڕائەتم فی الزبر. جا ئەی کافرانی قوڕەیش! ئایا کافرەکانی ئێوە لەو گشتە کۆمەڵە کافرانەی ناومان هێنان و لەناومان بردن چاکترن؟ یا ئێوە ڕزگارینامەیەکتان لە سزا لە کتێبە ئاسمانیەکانا هەیە؟ ئەم یەقولون نحن جمیع منتصر.